زۆر گوێ بگرە و کەم بدوێ. بێدەنگی هەستی باوەڕبەخۆبوونی دەروونی ئەدا بە کەسانی تر. بێدەنگی لە کاتی مشتومڕ و باسکردندا بە واتای ئەوەیە کە ڕێز بۆ ڕەوشتی خۆت دائەنێی و خۆت ناخەیتە ناو بابەتەکەوە. بێدەنگی لە پاش ملە وتندا واتە تۆ ڕێزی کەسێک لە پاش ملەدا ناشکێنی چوون گرنگی ئەدەی بە ڕێزی خۆت لە پاش ملە. بێدەنگی لە کاتی باسێک کە پەیوەندی بە تۆوە نییە واتە تۆ لەو کاتەدا بە بابەتەکانی خۆتەوە سەرقاڵیت و خۆتت خۆش ئەوێت. هەر ئەندازە بێدەنگیت لە ڕۆژدا زیاتر بێت ئەوە ئازادتر، زیرەکتر، زاناتری. وتەی پیرۆزی زۆر هەیە کە ئەڵێ، هەر کەس ئەیەوێت فێری زانست و فەلسەفە ببێت ئەبێ سکی برسی و زمانی بێدەنگ بکات. ڕاکێشان هەمیشە لە بۆشاییدا ڕوو ئەدات. بێدەنگی و قسە نەکردن ئەبێتە هۆی ئەوەی خەڵکی خۆشیان بوێیت. مرۆڤ ئەبێ وەک جێژەڵوکەوا بێ کە لە ناوەوە ئارام و لە دەرەوە چالاکە. ئەو دەروونە ئارامەی جێژەڵوکەیە کە هەموو شتێک ڕائەکێشێتە ناو خۆیەوە. بۆ ئەوەی کەسێکی بەڕێز و بەنرخ و باوەڕبەخۆبوو بیت زۆربەی کاتەکانی شەو و ڕۆژت بێدەنگ بە، ئەوانەی زۆر ئەڵێن باوەڕی بێ بەرگری زۆریش دەر ئەبڕن کە ئەبنە هۆی کاردانەوەی کەسانی دیکە و شکانی ڕێزی خۆیان، دووبارە ئەڵێم لەگەڵ خۆتان ڕاستگۆ بن. هەندێ کات بێدەنگی لە باوەڕبەخۆبوونی زۆرەوە نییە، بەڵکو لە بێ باوەڕی بەخۆوەیە، واتە کەسێک کە باوەڕی بە خۆی نییە حەزی بە بێ لایەنی و بێدەنگییە کە ئەویش نیشانەی ترس و دڵەڕاوکێیە. بۆ نموونە ئەگەر لە میوانییەکدا کەسێک ئەچێتە گۆشەیەک و بێدەنگ دائەنیشێ، زۆر کات بەهۆی بێباوەڕی بە خۆیەتی. کەسێکی ئاوا ئەبێ ڕاهێنان بکا کە لەگەڵ یەکە یەکەی میوانەکان لە هەر تەمەنێکدابن قسە بکات و لایەنی کەم چاک و چۆنی بکات، بڵێ کە لە دیداریاندا خۆشحاڵە. بێدەنگی بەجێی و قسەکردنی بەجێی نیشانەی باوەڕ بەخۆبوونە، بێدەنگی بێجێی و قسەی بێجێی نیشانەی باوەڕ بەخۆ نەبوونە، تەنانەت بە وتەی سەعدی شاعیر، نەئاو زانە، دوو شت نیشانەی نەئاوزانن، بێدەنگی کاتێ پێویستە قسە بکەیت و قسەکردن کاتێ پێویستە بێدەنگ بیت. ئەم بەشەش بە کۆتا هات.